ئیمانداران و خواناسان و مسلمانانی بەڕێز سەلام و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە هەموو لایەک زانایان و مێژونووسان دەڵێن ئەم سەدەیەی کە تیایداین بریتییە لە سەدەی خەم سەدەی ستەم سەدەی قڕکردنی مرۆڤەکان، سەدەی گەندەڵی و گەندەڵکاری. لەم ساتەوەختەی کە تیایداین، لە وەرزێکی بەهارداین کە خوا سبحانە وتعالی لە پێناسەیەکی قورئانیدا بۆ وەسفی بەهار دەفەرموێت، انک تری الارض هامدە، فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت خوای پەروەردگار سەرنجمان ڕادەکێشێ تاک تاکمان بە چاوی سەر بە چاوی ژیریانە ورد ببینەوە و ببینین کە خوا سبحانه وتعالى لە بەهاردا چیمان نیشان دەدات بە تایبەتی لە ئێستادا بۆ وەستانەوە بەرامبەر بە سەدەی ستەم و خەم و گەندەڵکاری و دەسەڵاتی ڕەشبینی، ئەم ئایەتە پێمان دەڵێ ببینن بە چاوی سەرتان کە بەهار خۆی لە خۆیدا ڕاپەڕینە. بەهار بریتییە لە ماڵئاوایی لە وشکی، بریتییە لە پڕکردنەوەی دەشت و دۆڵ و دەرەکان بە ئاو، بە سەوزایی. پێمان دەڵێت بەهار خۆی لە خۆیدا کە قورئان دەفەرموێ کاتێک ئاو دادەبەزێ دەبینن بە چاوی سەرتان کە انزلنا علیها الماء اهتزت وربت ئەم بارینی ئاو و باران و هاتنە پێشی وەرزی بەهارە خۆی لە خۆیدا دەفەرمێ ڕاچڵەکانە ڕاپەڕینە ماڵئاواییە لە زەردبوونی دەشت و دەر و هاتنە پێشی سەوزاییەکانە کەواتە مرۆڤەکان زۆر زیاتر لە دەشت و دەر و سەوزاییەکان دەبێ لە ڕاپەڕین و لە جووڵەدا بن، دەبێ لە خۆگۆڕین و لە خۆچاککردندا بن، بۆیە دەبینین میللەتی کوردی موسوڵمان ڕاپەڕینەکانیشی هەر ڕاستە ستەمی لێکراوە لەم وەرزەدا، بەڵام ڕاپەڕین و هاتنەدیی ئاوات و دەسپێکی هەستانەوە و شۆڕشەکانیشی خۆی لە خۆیدا لەگەڵ شۆڕشی بەهاری خواییدا سەریان هەڵداوە و سەر هەڵدەدەن. ئیمانداران و موسڵمانانی ئازیز، بەتایبەت کە باس لە شۆڕشی، وشیاری دەکەین دەبێ هەموو لایەکمان وەکو موسڵمان بزانین کە پێغەمبەران علی نبینا و علیهم الصلوة والسلام هەر هەموویان هاتوون بۆ ناساندنی وشەیەک وشەیەک لای هەر هەموویان ڕێزدار بووە و خۆشەویست بووە کە ئەویش بریتی بووە لە وشەی حەق وشەی ڕاستی وشەی دادگەری شۆڕشی هەموو پێغەمبەران بۆ سەرخستنی ڕاستی و گێڕانەوەی ئاشتی و ئازادییە بۆ مرۆڤەکان، لە هەمان کاتا وەستانەوەیە لە بەرامبەر وشەیەکدا، هیچ نەفسێک، هیچ عەقڵێک، هیچ مرۆڤێکی ژیر نییە ڕقی لێی نەبێ، ئەویش کە بریتییە لە وشەی زوڵم. ستەم، وشەی خیانەت، وشەی گەندەڵی کە کاری هەموو پێغەمبەران علی نبینا و علیهم الصلوة و السلام بریتییە لە وەستانەوە بەرامبەر بە بەرەی زوڵم و ستەم و خیانەت و گەندەڵکاری. خوای پەروەردگار لە پێناسەی کاری هەموو پێغەمبەراندا دەفەرموێ لیقوم الناس بالقسط بریتییە لە ئەوەی کە دادگەری بۆ مرۆڤایەتی بهێنرێ، خوای پەروەردگار ئەم ئەرکەی لەسەر شانی پێغەمبەران داناوە و دەبێ شوێنکەوتووانی پێغەمبەری ئازیز بە تایبەتی ئوممەتی ڕەسول اللە علیه الصلوة والسلام هەمیشە تامەزرۆی حەق بن هەمیشە لە جێبەجێکردنی حەقدا بین لەسەر خۆمان لە نەفسی خۆماندا لە ماڵ و لە وڵاتی خۆماندا و بەرامبەر بە ستەم و ناساندنی ستەم و خیانەت و گەندەڵکاریش ئەرکی سەرشانمانە لە ژێر ئایەتی خوای پەروەردگار کە دەفەرمێ فانظر کیف کان عاقبة الظالمین سەرنج بەن ورد ببنەوە بخوێننەوە بکۆڵنەوە ببینن کامەیە و چی بوو سەرەنجامی ستەمکاران لە خزمەتتاندا دەبین لەم هەفتەیەدا قورئانی پیرۆز لە کاتێکدا وشەی ظلم لێدەدەین تیایدا دەبینین سێ سەد و پانزە جار خوا سبحانە وتعالی هەموو جۆرەکانی ظلم و ستەمی بۆ ئێمە هێناوە لە سەد و سی و پێنج جاریانا خوای پەروەردگار دەفەرموێت والله لا يحب الظالمين والله لا يهدي القوم الظالمين خوای پەروەردگار دەفەرمێ لا يفلح لا يفلح الظالمون دەفەرمێ الا لعنة الله على الظالمين لنهلکن الظالمین ئەمە نمونەیەکە لە ئەو سەد و سی و پێنج ئایەتەی کە خوای پەروەردگار دەفەرمێ سەرکەوتوو نین ڕسوای دنیا و قیامەتن تیاچوون و شکست دڵنیابن لە بۆ ظالم و لە بۆ ستەمکارانە ستەمکردن زۆر زۆرە، چەندین وتار لەخۆ دەگرێ، بەڵام ئێمەی میللەتی کوردی مسوڵمان لە مانگی ڕاپەڕینەکان و لە مانگی کیمیاباران و لە مانگی تاوانی بەناو ئەنفال بەرامبەر بە ئەم میللەتە زۆر جێگای خۆیەتی کە باشترین پەیام لەگەڵ تەقولبابی شانزەی سێدا خۆمان فێربین پەیام بێ بۆ هەموو لایەک و بیدەینەوە بە دەسەڵاتیش بریتییە لەوەی کە نا بۆ ستەم، نەفرەت لە ستەم و ستەمکاران، گەشبینی و دڵخۆشی و ئومێد و گەشبینی و ئایندەی باش بۆ موسڵمانان و بۆ ئەوانەی کە لە بەرەی حەق و عەدل و دادگەریدان. زوڵم زۆر جۆری هەیە، گەورەترین زوڵم بریتییە لە شەریک و هاوەڵ بۆ خوای پەیدا بۆ خوای پەروەردگار پەیدا کردن، جا شرکی گەورە بێ، شرکی بچووک بێ، شرکی پەنهان بێ، شرک بێ لە عیبادەتا، شرک بێ لە دوعادا، شرک بێ لە پاڕانەوە و چوونە سەر قەبرێکی مردوودا، شرک بێ لە بە تەبەڕوک زانینی دار و بەرد و خۆڵ و شتانی خەڵکانێک، هەموو ئەمانە بە هەموو جۆرەکانیەوە دەبێ مسوڵمان خۆی لێ بپارێزێ، چونکە ان الشرک لظلم عظیم، گەورەترین تاوان و زوڵم بریتیە لەوەی کە ان تجعل للە ندا، هاوەڵێک، هاوشانێک، هاوناوێک، هاوتایەک بۆ خوای پەروەردگار دابنرێ، کە دەبێ بەڕاستی هەمیشە من و تۆی مسوڵمان خۆمان لە هەموو جۆرەکانی شیرک بپارێزین هەمیشە مراجعەی عەقیدەمان بکەین بە خۆماندا بچینەوە و وانەی عەقیدە و یەکخواناسی یەکخواپەرستی فێر ببین جۆری دووەمی شیرک بریتییە لە وەستانەوە و بێڕێزیکردن بەرامبەر بە پێغەمبەری ئازیز و نووری چاومان رسول اللە علیه الصلوة والسلام کە خوای پەروەردگار ئیطاعەی واجب کردووە لەسەر ئێمە و دەفەرموێ من یطع الرسول فقد اطاع اللە ئیطاعەی پێغەمبەر علیه الصلوة والسلام خوا سبحانه وتعالی پێشی خستووە بەسەر ئیطاعەی خۆیدا دەرچوون، یاخیبوون، بێ ئەدەبی کردن، بێ ڕێزی کردن لە بەرامبەر سوننەتی ڕەسول اللە، سیرەتی ڕەسول اللە، قەولی ڕەسول اللە، فعلی ڕەسول اللە علیە الصلوە و السلام، ئەو کەسەیە، ئەو گروپەیە دەباتە خانەی زوڵم و ستەم کردن لە پێغەمبەری ئازیزەوە، ومن یشاقق الرسول ئەو کەسەی بێت بەڕاستی بەرامبەر بە ڕەسول اللە علیه الصلوة والسلام دوای بۆ ڕوون کردنەوە بوەستێتەوە دڵنیا بێت سەرەنجامی ڕسوایی دنیایە و لە قیامەتیشا بە ئاگری دۆزەخ دەگات پێغەمبەرمان ئاگادارمان دەکاتەوە کە هیچ کەسێک سنوورەکەی نەبەزێنێ سنووری ڕەسول اللە فەرموودەیەک کە دەڵێی ئێستا ڕەسول اللە لە سەدەی بیست و یەکدایە و دەفەرموێت یوشک ان یقعد الرجل منکم علی اریکته و یحدث بحدیث یقول بینی و بینکم کتاب اللە، لە صحیح مسلم دا پێغەمبەری ئازیز دەفەرموێ، پیاوێک شانی داداوە لەسەر کورسیەکەی، لەسەر مێزێک، لەسەر قەنەفەیەک، لەسەر سیستەمێک پاڵی داوەتەوە و دەڵێ، لە نێوانی ئێمە و ئێوەدا تەنها کیتابی خوای پەروەردگار هەیە، ئەوەی لەم کیتابەدا بێ، ئەوەی لەم قورئانەدا حەڵاڵ بێ لای ئێمەش حەڵاڵە، ئەوەی لەم قورئانەدا حەرام بێ لای ئێمەش حەرامە، پێغەمبەری ئازیز دەفەرموێ مەبەستیان پێ ئەوەیە کە ئەم خەڵکانە منکم ئەمانە بە ناوی دژایەتی دینەوە ئەمە ناکەن، لە ئێستادا لە ژێر ناو و ناونیشانی قورئانیون، کە ئیدیعای قورئان دەکەن ئەمە کەسانێکن کە رسول اللە دەفەرمێت ظالمن ئەمانە لە ژێر ناوی مسلمانەتی و خزمەت کردن بە قورئاندا بێ ئەدەبی بەرامبەر بە پێغەمبەر دەکەن عەلەیه سەلات وەسەلام رسول اللە دەفەرمێ پاڵیان داوەتەوە و قسە دەکەن جا سەیرکەن دەفەرمێ بەس ئەم کتابە لە کاتێکدا لە کاتێکدا دەفەرموێ وإنما حرم رسول الله صلى الله عليه وسلم كما حرمه الله عز وجل هەر وەک چۆن خوای پەروەردگار لە قورئاندا حرام و حەڵاڵی بۆ ئێمە دەستنیشان کردووە ڕسول اللهش بۆ ئێمەی دەستنیشان کردووە کەواتە دەبێ من و تۆی مسلمان ئاگادار بین ظلمکردن لە پێغەمبەر لە ئێستادا بریتە لە بەگژاچوونەوەی سنەتی صحیح و سەریحی ڕسول الله بریتیە لەوەی کە بەڕاستی بێڕێزی بەرامبەر بە سوننەتی پێغەمبەری ئازیز بکرێ لەمانە لە ئێستادا هاوشێوەی ئەمانە گرنگ بریتیە لەوەی کە ئێمەی مسلمان دەبێ بزانین کاتێک باسی ظلم و ستەم دەکەین زۆر گرنگە باس لە ستەمی مرۆڤەکان لە یاد نەکەین قورآانی پیرۆز دەفەرمێ فەنظر کەیف کان عاقبەت الظالمین ببینن ئایا ناخوێننەوە سەرەنجامی ستەمکاران چی لێهات؟ زۆر بە خێرایی، بۆ ئەوەی گەشبین بین و دڵمان خۆش بێ، بۆ ئەوەی ساڕێژی برینی بریندارانی چەکی کیمیاوی بێ، بۆ ئەوەی ئاهێک بێت بە دڵی ئەم میللەتە مەزڵومەدا، کوا نەمرود؟ سەیری قورئان کەن نەمرود لە عێراقدا زوڵم و ستەم نەکا نەما نەیکا نەمرود لە عێراقدا دەیوت انا احی و امیت مردن و ژیان بە دەستی منە نەمرود دەستی بەسەر خواردندا گرتبوو قوتی تاک تاک دەدا بە هاوڵاتیانی ئەم گەلی عێراقە لێی دەپرسین کێ ڕازقتانە کێ دەتان ژێنێ هەرکەسێ نەیوتایە نەمرود ڕزقی پێ نەدا تا ئەو ساتەوەختەی سەیدونا ئیبڕاهیم، باوکی بەڕێزمان ئیبڕاهیم پێغەمبەر لە بەرامبەریدا وەستایەوە و نەخێر تۆ مرۆڤی تۆ خوا نیت، ڕزقی ئێمە لای خوایە و ئەم زەوی و ئاسمانە موڵکی خوای پەروەردگارە و ئێمە هەموومان وەکو یەک مرۆڤین، ئیتر لەویادا شۆڕشێک، بەهارێکی ئازادی و ئازایەتی و خیرەت و مەردایەتی لە ئیبڕاهیم پێغەمبەرەوە لە عێراقەوە دەستی پێکرد، بەڵام ئەوە مێژووی ئیبڕاهیم پێغەمبەر ئەی هامانی وەزیرم قوڕی زۆر باشم بۆ بێنە، خشتی باشم بۆ دروستکە، بینایەکم بۆ دروستکە تاوەکو قات قات سەربکەوم و بچم بۆ لای خواکەی موسا لە ئاسمان گاڵتەی بە دەسەڵاتی رب العالمین دەکرد ئەو فیرعەونەی کە دەیوت وهذه الانهار تجری من تحتی ما علمت لکم من اله غیری جگە لە من نابێت کەس بپەرستن ئەوە نییە ئاو بەژێر کۆشک و تەلاری مندا دەڕوات ئەی نەمان بینی ئەی لە قورئاندا تۆمار نەکراوە وەکو ئەوە بینیبێتمان کە فیرعەون ئەو قوڕەی شانازی پێوە دەکرد خوای پەروەردگار قوڕ قوڕگی پڕ کرد لە قوڕ ئەو ئاوای شانازی پێ دەکرد لە ژێری وە دەڕوا و پۆزی لێ دەدا خوای پەروەردگار لە ناو دەریای نیلدا لە ژێرەوە ئاوەکەی نەهێنا یەک و نوقمی نەکرد ئەی قارون کلیلی قاسەکانی چەندین ئازا و بە قوت و کەمال ئەجسام نەیدەتوانی هەڵی بگرێ ئەی فخسفنا به وبداره خوای پەروەردگار خۆی و ئیمکانیەت و دەسەڵاتەکەی نەبرد بە ناخی زەویدا و ڕسوای نەکرد کەواتە موسڵمانانی ئازیز ئەمەیە سەرەنجامی ستەمکاران فانظر کیف کان عاقبە الظالمین ئەگەر لە مێژوودا قاضیەک موفتیەک مەلایەک زوڵمی کردبێ هەر خوای پەروەدگار ڕسوای کردووە ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل دەفەرموێ ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ ئەو بۆمان دەگێڕێتەوە دەفەرموێ کاتێک بە دەستی موسڵمانانێکیش کاربەدەستانی موسڵمانانێکیش زیندانی کرابوو لێی درابوو دوعای کرد دوعای کرد خوای پەروەردگار ڕسوایان کە خوایە بیان بەستەوە خوایە ئازارێکیان بۆ بنێرە ئەو زاڵم و ستەمکارە دەڵێن وەڵڵاهی ئەگەر مێشێک لەسەر جەستەی بنیشتایەتەوە هاواری دەکرد و دەیقیڕان ئەی هاوار ئێش و ئازار کوشتمی چونکە ئیمامی ئەحمەد دوعای لێ کرد جاری وایە شاعیرێک ستەم دەکا لە خوا لە پێغەمبەر لە هەژاران ئەو شاعیرەی کە ناوی ئیبنو هانە بوو لە بەرامبەر دەسەڵاتدارێکی مسوڵمانیشا بۆ ئەوەی مسوڵمانانی ئازیز هەموو لایەکمان بەرچاومان ڕوون بێ مەرج نیە ستەم کردن هەر کافر بیکا جاری وا هەیە خەلیفەیەک بەناو خەلیفەیەک خەڵکێک ستەمێکی کردووە هەر خوای پەروەردگار ڕسوای دەکا چونکە بەڵێنی خوای پەروەردگارە و خوای پەروەردگار ظالمان ڕسوا دەکا ئەم شاعیرە لە بەرامبەریدا وەستایەوە و دەیوت تۆی واحد و قەهار. وەڵاهی دەڵێن ئەم شاعیرەیە خوا سبحانە وتعالی لە ئەنجامی ئەم شاهێدیە ناحەقە و ئەم زوڵمەدا خوای پەروەردگار حەپە حەپی سەگی خست بۆ سەر دەمی دەمی دەکردەوە و هاواری دەکرد وەکو سەگ دەی دەوەڕی ئاوا خوای پەروەردگار ڕسوای دەکرد تەنانەت هاواری دەکرد وەڵاهی لۆمەی کەس ناکەم لۆمەی خۆم دەکەم چونکە خوای پەروەردگارم شوبهاند بە دەسەڵاتی مرۆڤێک لەگەڵیان دامەنیشن تەیدیان مەکەن زاڵمانتان خۆش نەوێ ئەو کەسەی جلەکەی بۆ تۆ دووریوە ئا ئەوە یەکێکە لەو کەسانەی کە لە خزمەتی زالمانایە ئەگینا تۆ خزمەتکاری فعلەن دەسەڵاتی زوڵم و زالمانی تۆ بەشداری وەکو قورئان دەفەرموێ ان فرعون وهامان وجنودهما کانو خاطیین، فیرعەون و هامانی وەزیری و یەک بە یەکی ئەو سەرباز و جوندیانەی کە دەسەڵاتی فیرعەون و هامانیان ڕادەگرت هەمان حوکمی فیرعەونیان هەیە؟ موسڵمانانی ئازیز ئالێرەدا لە خۆم و لە ئێوەی بەڕێز دەپرسم کوا قارون؟ کوا نەمرود؟ کوا فیرعەون؟ کوا هۆلاکۆ؟ کوا جەنگیز خان؟ کوا ڕەزا شای ڕەزا تاڵی ئێران؟ کوا ئەتاتۆرکی مەلعون کوا ئەو کەسانەی کە نا یەکێک لەوانە ناوی حسنی مبارک بوو کوا بەڕاستی قبحی خەبیث بوو کوا علی عبدالله صالح کوا زین العابدین کوا صدام کوا علی کیمیاوی کوا قوسەی، کوا عودەی، کوان یەکێک لەو ستەمکارانە لە ئێستادا لەسەر شانۆی ژیان نەفرەتیان لێ نەکرێ؟ ئەمە پەیامێکی گەشبینییە پێمان دەڵێ هەموو لایەکمان دەبێ عاقیبەتی ئەوانە بزانین و نائومێد نەبین و دڵنیا بین لەوەی کە بەتایبەتی ئێمەی میللەتی کوردی مسوڵمان، ئێمەی دانیشتووی پارێزگا نوێکەی هەرێمی کوردستان گەشبینین، دڵنیاین لەوەی کە خوای پەروەردگار هەموو ستەمکاران ڕسوا دەکا و چونکە نائومێد مەبن، ستەم تاریکییە بۆ دڵ، تاریکییە بۆ ماڵ، تاریکییە بۆ وڵات. دڵنیابن ستەملێکراو هەمیشە سەردەکەوێ، ئەوە ستەمکار و زالم و خوێنڕێژە هەمیشە ڕسوا دەبێ و گەندەڵی و گەندەڵکاران دڵنیابن هەر ڕسوا دەبن، دەبێ من و تۆی مسوڵمان دڵنیابین خوای پەروەردگار دوعاکانمان گیرا دەکات، ئەها دوعای ئافرەتە هەژارەکانی میللەتی کورد کاتێ دەهاتەکان بارکرا، کاتێک بەرەو نوگرە سەلمان برا، دەستی نزا بەرک بەرز کرایەوە و خوای پەروەردگار ئەو زالم و تاغوتەی لەناو برد، پێم خۆشە وەک هەست و سۆزێک لەگەڵ مسوڵمانانی جیهاندا بێ جیاوازی هەرێمەکەمان بەجێ بێڵم و دایکێک لە وڵاتی میسر دەڵێت دوای چەندین ساڵ خوێندن و تاوکردن و بەدەست هێنانی شەهادەی دبلۆم، دوای هاوسەرگیری و پانزە ساڵ چاوەڕوانی منداڵ، دوای چوونە ژێر عیلاج و دوای بیست ساڵ ئاواتم بوو کوڕێکم هەبێ ناوی بنێم ئەحمەد، کچێکم هەبێ ناوی بنێم هند. خوای پەروەردگار منداڵێکی پێ بەخشین، بڕیارمان دابوو ناوی بنێین ئەحمەد. دەڵێ لەگەڵ هاوسەرمدا بەپەلە بردمی بۆ نەخۆشخانە و لە ڕێگادا سەرکردە نابووتەکەی حوسنی موبارەک قسەی دەکرد هەموو ڕێگاوبانەکان گیرابوو دەبێ ئەم خەڵکە وەکو عەبد بوەستێ و لە شاشەکانەوە سەیری ئەم تاغوت و زاڵمە مل هوڕە بکات دەڵێ زۆر هاوارم کرد گریام ڕێگایان پێنەدام پیاوەکەم دابەزی جەندرمەکانی حوسنی موبارەک دەم و دانیان شکان لێیاندا هەتا ئەو هاتەوە لای من دەڵێ منداڵەکەی بوو بوو منداڵەکەش بە وێڵاشەکەوە گیانی دەرچوو بوو. دوای سێ مانگ پیاوەکەشم مرد. ئەم ئافرەتە دەڵێت دوای ئەوە وتم خوایە تەنها ئەوەم لە تۆ دەوێ ڕسوایی ئەم سەرکردە وم دەسەڵاتە ببینم، دەڵێ ئۆخەی بە چاوی خۆم ڕسوایی ئەم سەرکردە وم دەسەڵاتەم بینی، بەڕاستی مسوڵمانانی ئازیز ئەم سەرکردە نابوتانە جیهانیان پڕ لە ڕەشبینی کردووە. ئافرەتێکی ئەڵمانی دەڵێت لە ئەڵمانیا لەیەکێ لە نەخۆشخانەکان دابووم کاتێکم زانی کەسێکیان هێنا خەستەخانە حیمایە و قەرەباڵخی و شتێکی زۆرم بینی وتم زەحمەت نەبێ ئەمە چییە ئەم دیاردە زۆر ناشیرینە وتیان ئەوە سەرۆکی وڵاتی میسرە نەخۆشە هێناویانە بۆ ئێرە ئەڵێ وتم ئای کە سەرکردەیەکی گەندەڵ و ستەمکارە چەندین ساڵە حاکمە لە وڵاتەکەیدا هەتاوەکو ئێستا نەخۆشخانەیەکی بنیاد نەناوە خۆی تێدا عیلاج بکرێ، بەڕاستی سەرکردەیەکی گەندەڵ و خیانەتکارە میللەتەکەی بەجێ دێڵێ و خۆی دێ لە دەرەوە عیلاج وەردەگرێ، ئەوە سەرەنجامێتی کە دەبینین ئێستا چۆن ڕسوا بووە لە ئێستادا مسوڵمانانی ئازیز. کار بکەن دەبێ ئێوە ببن بە شاری شاپل بەس کردارتان لێ ببینرێ ئەویش وەستانەوەیە بە کردار بەرامبەر بە پەتای ستەم و گەندەڵی پەتای ستەم و گەندەڵی پەیامێکە باشترین شیفا بۆ دڵی برینداران بۆ فرمێسکی چاوی ئەو دایک و باوکانەی کە چاوەڕێی منداڵەکانیانن لە شانزەی سێدا مژدەیان پێ بدرێ ئەو منداڵانەی کە بەداخەوە نەک لە دەرەوەی عێراق و لە ئێراندان لە هەرێمەکەماندا دۆزراونەتەوە و لەو هەفتەیەدا منداڵانێک لە دیانە، لە ڕانیە، لە سلێمانی شووی کردووە، کچ دەبینن لەم هەفتەدا هەڵەبجەییە، دەڵێی پیرە ژنە، ئەزانن بۆ؟ خەم و خەفەت، لێنەپرسینەوە، بەدوادانەچوون، خەمنەخواردن بۆ ئەوانە، بۆیە دەڵێم. وەستانەوە بەرامبەر بە ستەم و گەندەڵی و خیانەتکاری، چونکە گەندەڵی کە گەندەڵی وەک بەڵایەکی بێ ڕەزا بە ژەهر و نەشتەری نێزەی کەوتە گیانی حکومەت و میللەت، وڵات دەبێتە زۆنکاوی سەدان دەرد و پەتا و عیللەت، قڕی و پڕی و کۆیلایەتی و چەوسانەوە و زوڵم و زیللەت، یاسا و ڕێساکان دەبنە تۆڕ، دەبنە حوکمی قەرەقوش و زیندان و گۆڕ، دەبنە گێژ و زۆنکا و هۆڕ، دەبنە داستان و جەنگەڵ، دەبنە بێشە و پڕ دەبن لە گورگ و چەقەڵ، کاربەدەستان لە زەنکاوی هەناویدا دەبنە حەق نێچیری ناحەق دەبێ کارێز دەروونی وشکارۆ و کانی چاوی ئەبڵەق دەبێ گەندەڵی خۆرکە و مۆرانە و گیاکەڵەیە ئەڵغامە تەپکە و تەڵەیە خەجاڵەتی و خیانەت و خۆپەرستیە ڕەشترین خاڵ و پەڵەیە سەران گوێلکەیە، لافاوی هەڵپە و هەڵەیە، ئاگرێکی بێ ئامانە، چاک و خراپ پڕ و پووش دەست بە یەکەوە دەسووتێنێ، گەر قڕ دەکا، متمانە خاشە بڕ دەکا، پەیوەندییەکان دەشێوێنێ، ئینتیما بۆ گەل و وڵات دەسڕێتەوە، داری هیوا دەبڕێتەوە، سنوورەکان دەبەزێنێ. پێمان دەڵێت گەندەڵی کۆتا پەیاممان بۆ ئەوەیە کە دواجار ئەگەر ئەم گەندەڵیە چارەسەر نەکرێ هەرەسی بنیادی کەسایەتی و قەڵای میللەت و کۆمەڵگا و دەسەڵات و حوکم لە بن دێنێ. چارەسەریش بۆ ئەم دەردە کوشندەیە یەک ڕێگەیە، هەبوونی نییە، لە یەک ڕێگە زیاتر نییە، یا تەنها یەک ڕێگەیە، نیازێکی پاک، نیازێکی پاک حیزبەکانی کوردستان، چیتر پاشقول لە خۆتان و لە میللەت مەگرن، نیازێکی پاک و ڕاستەقینە و ئیرادەیەکی بەهێز و بەرنامەیەکی تۆکمەیە. تکا دەکەم. تکا دەکەم دەسەڵاتداران لە هەرێمی کوردستاندا، بەو خوایە ڕۆژی ئاوا بوونتان بە چاوی سەر دەبینین ئەگەر زوو فریای ئەم کەشتی کوردستانە نەکەون، ئەگەر زوو فرمێسکی مناڵە هەتیوەکان وشک نەکەنەوە، ئەگەر زوو ئاهی بێوەژنەکان نەیەن بە لایەوە، ئەگەر زوو ئەو هەمووە ژن و نەخۆش و منداڵ و گەنج و قوتابی و لاوی ئەم وڵاتە لا لێ نەکەنەوە، ئەگەر. بریندارانی چەکی کیمیاوی خەمی جدیان لێ نەخورێ ئەگەر پێشمەرگە لای جدی لێ نەکرێتەوە بەو خوایە کەشتیەکەمان ئاو دەیبا و ئەستۆکەشی لە ئەستۆی بەرپرسیارەتەکەشی لە ئەستۆی دەسەڵاتدارانی ئەم هەرێمەدایە بەڵام ئێمە گەشبینین دڵنیاین لە دنیادا عاقیبەت بۆ خواناسان و بڕوادارانە ستەم و ستەمکاریش لە دنیا و لە قیامەتە دڵنیابن لەوەی کە هەر ڕسوا دەبن چونکە ستەمکار هەمیشە پەشیمانە لە دونیا و لە قیامەتا خوایە بە خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت لێت داواکارم یا اللە خوای پەروەردگار عەقیدەیەکی ڕاست و دروست و دوور لە زوڵم و شرکمان پێ ببەخشە یا رب العالمین فێری ئەدەب و حیا و حشمەتمان کە یا اللە بەرامبەر بەو ئیسلامە خوایە بە خزمەتکاری سیرەت و سونەت و قەولی رسول اللە مان قبول کە یا رب العالمین خوایە بە خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت دەستی زاڵم و ستەمکارانمان لە کۆڵ بکەرەوە دەستی خیانەت و خیانەتکاراتمان ببڕە یا رب العالمین دەستی گەندەڵی و گەندەڵکارانمان ببڕە یا رب العالمین چاوی دژمنانمان کوێرکە چاوی دژمنانمان کوێرکە خوایە کوردستانمان بکە بە گوڵستان خوایە کوردستانمان بکە بە بە ئیمانستان خوایە کوردستانمان بکە بە وڵاتێک لە مرۆڤ دۆستی و خۆشەویستی خوایە وڵاتمان کوردستانمان پاکەرەوە لە گەندەڵکاران لە خیانەت کاران یارب العالمین خوای پەروەردگار لێت داواکارم لە گوناهی شەهیدەکانمان خۆشبە خوایە شەهیدەکانمان بە بەهەشت و بە فیردەوسی عەلا شادکە شیفای نەخۆش و بریندارانمان بە خوایە منداڵە ونبوەکانمان بۆ بگێرەوە یارب العالمین خوایە کەس و کارەکانیان شادکەرەوە بە منداڵەکانیان یا ارحم الراحمین ئاشتی و تەبایی و دادگەریمان بۆ بگێرەوە یارب العالمین عاقیبەتی پیرەکانمان بەخێر گێڕە خوایە شیفای نەخۆشی نێو ئەم مزگەوتە و ئەوانەی گوێیان لێمانە و